ئایا ئەوانە گومان نابەن کەوا پاش مردن زیندوو ئەکرێنەوە؟ لیوم عظیم. لە ڕۆژێکی مەزندا، یا بۆ ڕۆژێکی مەزن کە ڕۆژی قیامەتە؟ یوم یقوم الناس لرب العالمین. ئەو ڕۆژەی خەڵک هەموو ڕائەوەستن بۆ پەروردگاری جیهان کە لە چاکە و خراپەی هەموو ئادەمیزاد ئەپرسێتەوە و بڕیاری پاداشتدانەوە یا سزادانیان ئەدا. با دەست لە قسەی هیچ و پووچی لەم جۆرە هەڵگرن، ئەو تاوانانەی ئەیان کردن وەک خاڵێکی ڕەش بووە بە ژەنگ بە سەر دڵیانەوە و دڵی داگرتوون، بۆیە ناتوانن ڕاست و چەوت لێک جوێ کەنەوە و ئەم جۆرە قسانە ئەکەن. کەللا ئینەهم عەن ڕەببیهم یەومەئیذ لەمەحجووبوون.